تاوتوێوە دەکەین ئاخۆ ئاینی ئیسلام تا چەند باوەڕی بە ئازادی مافی مرۆڤ و بە ئازادی ڕادەربڕین هەیە؟ داخۆ لە ئیسلامدا هەوڵێک هەیە، شتێک هەیە بۆ ئەوەی کە ئازادی ڕادەربڕین کەم بکرێتەوە یاخود باوەڕ نەبێ بە ئازادی ڕادەربڕین؟ تەفکیرکردنی شاعیر و ئەدەب و هونەرمەندەکان کێ دەیانکات و چۆن و بۆ دەکرێن ئەمە لە ئاینی ئیسلامدا ڕێگە پێدراوە بۆ تاوتوێکردنی زیاتری ئەم بابەتە لە تاوتوێی ئەم شەودا لە بەشی یەکەمی بەرنمەکەدا میوانداری دکتۆر عبدولەتیف دکتۆر عبدولەتیفمان کردووە بەڕێوبەری کەناڵی ئامۆژگاری دکتۆر شەو باش بەخێر بی سپاس دەکەم بەختەوە دەمێ پرسم هۆنراوەیەکی قانع هەیە دەڵێ فەرقی نییە نێرومێ هەرچی دانیشتووە لە دێ ئێوەش لە یەکێک لە وتارەکانتانە لە گرتەیەکی ڤیددیویشا کە تۆمار کراوە بۆ هۆنراوەی قانع کە باز لە پێکەوە ژیان و یەکسانیە کات تۆ دەڵی حرامە یان بۆ دەبێمە تەکفیر بکرێت الحمد لله والصلاة والسلام على رسول الله سەرەتا من تەکفیرم نەکردووە ینی ئەوەی کە بیستمە لە فەیسبوک کە بڵاو بۆتەوە کەسێکی نزیکی شاعر کۆمەڵێ قسەی ناشیرنی بەرامبەر من و تۆ و دیعای ئەوە کردووە کە من تەکفیری ئەم شاعرە کوردەم کردبێت بێگومان ئەسڵ و ئەساسی نییە تەکفیری شاعرم نەکردووە نەموتوە کافرە و هەروەها ناوی شاعریشم نەهێناوە باسی قانعیشم نەکردووە گرتە ڤیددیوکەش هەیە بە هیچ شێوازێک من نە قانەعم مەبەست بووە نە ناویشم هێناوە نە کەلیمەی کافریشم بۆ ئەو شاعرە بەکارهێناوە بەڵام شعر نە بۆ غەیری هەر نازانم ئی کێشە من ئەوەی کە من مەبەستم بۆ لێرەدا چی بووە ئەوەیە کە کە باس ئەوم کردووە جاران ینی سەردەمانێک هەبوو لە شەستەکان و هەفتاکاندا ینی شەپۆلێکی وەکو بڵی مارکسیەت و ئلحاد و کوفر لە وڵاتاندا ینی پەرەی سند بوو کە بانگەشەی ئەوە دەکرا کە هیچ جیاوازیەک لە نێوان نێرو مێدا نەهێڵدرێت لە دینی ئیسلامدا خی پەرۆدگار مافی داوە بە پیاو مافی داوە بە ئافرەتیش و حقوقی خۆیان هەیە هیچ پیاوێک لە ئیسلامدا نەوتراوە پیاو لە ئافرەت باشترە یا پیاو لە ئافرەت چاکترە یا لای خوا خۆش خۆشەویسترە